لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەکگرتوودا ڕۆژانە بەرنامەی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دوو توێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی توانا شاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانە ئەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەش ئەکرێ ئەم بەرنامەیە لە مەدە و پێشکەش کردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بەناوی خۆی بەخشندەی مێرەبان سلاوتان لەبێ بیسەرانی بەڕێز و خۆشەویست ئەڵلقەی کونەی بەرنامی نۆژینتان پێشکەشەکەم باوکاری کاکتارق لەگەڵتانە بەمێوە شاوڕێمان بن لە دنیادا هەندێک خەڵک هەن شارەزا و لێزانن لە بیرکردنەوەدا لە هەموو شتێکی خراب و ئازار بەخشیندا بۆی هەمیشە پێشببینی ئەو شتە بکەن کە ڕووبدا ئەوە لە هەموو حاڵەتێکدا ڕووەدا و بە هەڵەدا ناچن ئەوە گرنگ نییە کە تۆ بتوانی ناخت پڕ بێ لە وزە و حەماس و شارەزایی زۆرت هەبێ و هەموو ئەمانە لە شوێنی جێبەجێکردن دابنێی بە عەقلی و بە کردەییش، بەڵام ئەگەر پێشبینی سەرکەوتن نەکەی ئەوا شکست دەهێنی، چونکە کەسانی سەرکەوتوو لە ژیاندا تەنها یەک شت کۆیان ئەکاتەوە ئەویش باشترین چاودێریکردنی ئەو شتانەیە کە لە ژیاندا هەیە هەرچەندە شتێکیان لێ ڕووبدا و بکەونە تەنگەژەوە ئەوا زیاتر پێشبینی سەرکەوتن ئەکەن وەک لە هەر شتێکی تر. پێشبینی کردن وەک ئەو ئۆتۆمبێلە وایە کە سواری دەبی و دەتبا بۆ ئەو شوێنەی کە خۆت مەبەستە بۆی بڕۆی. هەروەک لەم بارەیەوە کۆنفۆشیوس وتویەتی، ئەوەی ئەمڕۆ تۆ تێیدا دەژیت بەرهەمی هەموو بیر و بۆچوونێکی خۆتە لە سبەینێدا. ئایا تۆ لەو بڕوایەدایت کە بیر و بۆچوونت لە گەڵاڵە بەبێ؟ ئایا هەرگیز ڕووی نەداوە بیر لە کەسێک بکەیتەوە و لە هەمان کاتدا پاش کەمێک سەردانی کردبی؟ یان پێشبینی ڕوودانی شتێکت کردبێ و ئەو شتە بە فیعلی ڕوویدابێ؟ وەک ئەوەی بتەوێ ئۆتۆمبێلەکەت ڕابگری لە سەر شەقامێکی قەرەباڵغدا و بگەڕێی لە دوای شوێنێکدا بۆ ڕاگرتنی؟ گریمان ئەمڕۆی دا، کەواتە تۆ تێپەڕیوی بە تاقیکردنەوەی یاسای پێشبینییەکان، ئەو یاسایەش ئەمە دەقەکەیەتی کە دەڵێ ئەو شتەی بە دڵنیاییەکی تەواوە پێشبینی دەکەی ئەوا بە فیعلی لە ژیانتا ڕووەدا. لە زانستی میتافیزیکا ئەودیوی سروشت دەڵێ عەقڵ وەک موگناتیس وایە هەڵوێست و بارودۆخ و خەڵک بۆ لای خۆی ڕادەکێشێ بۆ حاڵەتی بیر و بۆچوونە لێکچووەکان ئەگەر هاتوو بە ڕێگایەکی ئیجابی و دروست بیرمان کردەوە ئەوا هەڵوێستە ئیجابیەکان بۆ لای خۆمان پەلکێش بۆ لای خۆیان پەلکێشمان دەکەن و بە پێچەوانەشەوە ئەگەر بە ڕێگایەکی سلبی و نادروست بیر بکەینەوە ئەوا هەڵوێستە سەلبیەکان بۆ لای خۆیان پەلکێشمان ئەکەن لەم بارەیەوە هۆراز وتویەتی ئێمە زۆر جار ئەو شتانە دەستەبەر دەکەین کە پێشبینیان بۆ دەکەین یان دێن بە خەیاڵماندا هەروەها چۆن ئەم حاڵەتە ڕوویدا لە جەراحی بەناوبانگی مۆخ یان مێشک دکتۆر دەیڤد کۆسین کە پێشبینی ئەوەی دەکرد کە بە شێرپەنجەی مێشک بمرێ ئەوە بوو بە فعلی ئەو بەو نەخۆشیە مرد. بێگومان هەر یکێک لێمە دەتوانێ بە هەمان ڕێگا بیر بکاتەوە، هەمانەوا سەی کە دەشێ بتوانێ کتێبێک دابنێ لە بارەی هەموو ئەو ڕووداوە هەڵانەوە کە ڕوویان داوە لەم ژیانەدا و بوونەتە هۆی دروست بوونی کێشەکانمان. بۆ ئەوەی بپرسین کە چۆن ئەم دنیایە دادپەروەر نییە بە نیسبەت ئێمەوە بەڵام لە هەمان کاتدا کە هەندێک کەس گلەیی لە بەختی خۆیان دەکەن سەبارەت بەوەی کە لەم دنیادا دەست بە دەستیان هێناوە دەبینن کەسانێکی تر هەن لە ناو خەونەکانیاندا دەژین و هەمیشە پێشبینی سەرکەوتنەکەن و بە فعلی سەردەکەون پێویستە لەسەرت بیرکەیتەوە ئەگەر تەنها بۆ چرکە ساتێکیش بووە لە هەموو ئەو سەرکەوتنە مەزنانەی کە سەرکەوتنیان بەدەست هێناوە ڕووبەڕووی تەنگ و چەڵەمەی زۆر گەورە بوونەتەوە بەڵام پێشبینی سەرکەوتنیان کردووە و بە فیعلیش سەرکەوتنیان بەدەست هێناوە لە کاتێکدا خەڵک لە ژیانێکی ناهەمواردا دەژین و ئەوە بەهۆی پێشبینیەکانی خۆیانەوەیە بەوەی کە شتە خراپ و سەلبێکان لیان ڕووەدا بە شێوەیەکی کردەیی شلگیریان دەکات لە ئەم ژیانەدا. دکتۆر نۆرمان فینیسین بێڵ لە کتێبەکەیدا بە ناوی بیرکردنەوەی پۆزیتیڤ دەڵێ، دەشێ پێشبینی باشترین شت بۆ خۆمان بکەین سەرەڕای بارودۆخە خراپ و نێگەتیڤەکان، بەڵام واقیعی سەرسوڕهێنەرەوەیە ئێمە لە کاتێکدا کە کارێک ئەنجام ئەدەین و پێشبینی شتێکی باش ئەکەین ئەوا زۆر جار ئامانجمان دەستگیر ئەبێ و سەردەکەوین هەروەها لە کتێبی مژدەبەخشی کاردا دێنیس واتلی دەڵێ، پێشبینیە خراپەکان مژدەبەخشی بەختێکی ڕەشن بۆ هەر کەسێ. هەرچەندە پێشبینیەکانت باش بن یان خراپ بەڵام چارەنووست هەر پێوەی بەندە. لێرەدا پەندێک هەیە لەم بارەیەوە دەڵێ، خۆمان دەبینە هۆکاری دروستکردن و کۆکردنەوەی بەربەستەکانی ڕێگامان پاشان سکاڵا لە کەم هێزی خۆمان دەکەین بۆ ڕێگە چارە و لابردنیان. بۆ نمونە خۆمان پێشبینی نسکۆ و شکست خواردن دەکەین کەچی کاتێک تێوە دەگلین گلەیی لە بەخت و چارەنووسمان ئەکەین لە کاتێکدا تۆ عەقڵی خۆت ڕادەهێنی لەسەر پێشبینیکردنی چاکە و پۆزێتیڤ ئەوا دەست پێ بکە لە ڕێگەی بەکارهێنانی ڕاستەقینەی تواناکانتەوە ئەوسا توانی خەونەکانت بەدی بهێنی و تێڕامان بکە لە وتەی دکتۆر مستەفا مەحمود کە لە کتێبەکەیدا بە ناوی عەقڵ و جەستەوە دەڵێ لەسەر ڕێگای سەرکەوتن ڕووبەڕووی پێشبینیەکانمان دەبینەوە. دەتوانی چەند پلانێک بەکاربهێنی بۆ گەیشتن بە پێشبینیە باش و ئەرێنیەکان لە ژیانتدا لەوانە لە کاتێکدا هەست بە هەست باش تا سلبی و خراپەکان دەکەی بە خۆت بڵێ ئەوە دەست بەجێ هۆشیار بەرە و فەرمان بدە بە عقلی شارەوەت بۆ ڕەتکردنەوەی یان ڕەتکردنەوەی هەموو ئەو شتە نێگەتیڤ و خراپانە پێویستە لەسەرت شتە خراپ و نەرێنیەکان بگۆڕی بۆ شتە باش و ئەرێنیەکان لە کاتێکدا ئەگەر زانیت دەرونی خۆت پێت دەڵێ من ناتوانم ئەو شتە جێبەجێکەم و ناشتوانم سەرکەوتن بەدەست بێنم بۆیە پێویستە ئەم پەیامە بگۆڕیت بە من دەتوانم ئەو شتە جێبەجێکەم و سەرکەوتنیش بەدەسهێنم ئەگەر هەر کەسێکی تر لەو کارەدا بتوانێ سەرکەوێ ئەوا بێ دوودڵی منیش بۆم دەکرێ و دەتوانم تێیدا سەرکەوم. ڕاستەوخۆ هەڵسا بە ئەنجامدانی ئەو پلانەی کە خۆت دادڕێژاوە، هەروەها ئاگاداری هەموو ئەو پەیام و ئامەژە نگەتیڤانە بە کە دەگەن بە عەقڵی شاراوەت لە لایەن هاوڕێکانتەوە یان لە لایەن کەسانی خێزانەکەتەوە یان لە لایەن ئەوانەی دەوروپشتتەوە، لەبەر ئەوە بوار مەدە و مەهێڵە هیچ کەسێک بەرنامە بۆ دید و بۆچوون و پێشبینیەکانت دابنێ بە ڕێگایەکی خراپ و نەرێنی. ڕۆژەکانت دەست پێ بکە بە بۆچوون و پێشبینی چاک و ئەرێنی و بەخۆت بڵێ من ئەتوانم پێشبینی بکەم کە ئەمڕۆ بە ڕۆژێکی چاک و پڕ لە خێر بەسەر دەبەم پشت بەخوا متمانەت بەخۆت هەبێ کە شتێکی باش لە ژیانتدا ڕووەدا هەمیشە پێشبینی خێر و چاکە بکە ئەوەی کە خێری بۆ خەڵک تێدایە ئەوەی کە باشترین هەڵوێستی مرۆڤە ئەوەی کە باشترین شتە لە ژیاندا لە ئەمڕۆوە پلەی بۆچوون و پێشبینیەکانت بەرزتر بکەرەوە. هەمیشە لە ژیاندا گەشبین و ئاسوودە بە هەروەک چۆن هیلینگ کیلەر ژنە نووسەری نابیست و نابینە دەڵێ گەشببینی ئەو باوەڕەیە کە سەرکردایەتی دەکا بۆ سەرکەوتن هەروەها ئەو فەرموودە پیرۆزەی پێغەمبەر درۆدی خوای لەسەر بێت لە یاد بێت کە دەڵێ هیواتان بەخێر و چاکە بێ ئەوا هەر دەستگیرتان دەبێ جەخت لەسەر وزە و توانا بکەرەوە بۆ ئەنجامە باش و پۆزێتیڤەکان ئەوا بە یارمەتی خوا هەر پێیان دەگەی هەمیشە با ئەوەت لە یاد بێ ئەو چرکە ساتەی کە تیایدا دەژیت وابزانە دوا چرکە ساتی ژیانتە بە باوەڕەوە بژی بە هیواوە بژی بە خۆشەویستیەوە بژی بە تێکۆشانەوە بژی و نرخی ژیان بزانە. لە ژیاندا هیچ شتێک و هیچ کەسێک جگە لە خۆت ناتوانێ ئاسوودەی بە تۆ ببەخشێ لەبەر خۆتەوە بڵێرەوە من بەو جۆرە هەم بەو جۆرەی کە هەم نیم بەو جۆرە کە دەبم هەم لەیادت بێ ئەگەر بۆچوونت وابێ شکستت هێناوە کەواتە شکستت هێناوە ئەگەر بۆچوونت وابێ کە بوێر نیت کەواتە بوێر نیت ئەگەر بۆچوونت وابێ کە دەدۆڕێی کەواتە دەدۆڕێی چونکە لە دنیای دەرەکیدا سەرکەوتن بە ئیرادەی مرۆڤەکان دەست پێکا کە تەواو وێناکردنێکی زەینییە ئەگەر وا هەست بکەی پلە و پایەکی نزمت هەیە کەواتە بەو جۆرەی تۆ بۆ سەرکەوتن پێویستە بیر فراوان بی. ئەڵێن سەرۆکی هندیە سوورەکان بەم جۆرە سوێن دەخوا ئەی خدای گەورە یارمەتیم بدە هەر کاتێک ویستم لەبارەی بڕێدا ڕۆیشتنی ئەوی تر حکوم بدەم کەمێک بە پێڵاوەکانی بڕۆم مارک فیشەر ئەڵێ، هەمیشە ئەوەت لەبیر بێ کە لە ترۆپێکی دیاریکراودا هیچ هەورێک نییە، ئەگەر ژیانت هەوراوییە لەبەرئەوەیە کە ڕۆحت بایی پێویست بەرز نەبووەتەوە. ئەڵێن پاشایەک کە فەرمانڕەوای وڵاتێکی دەکرد هێشتا لە ژیانی خۆی ناڕازی بوو بەڵام بۆ خۆی هۆکارەکەی نەیەزانی ڕۆژێک پاشا لە کۆشکی پاشایی پیاسەیەکرد کاتێک بەلای چێشخانەکەدا تێپەڕی گوێی لە گۆرانیەک بوو دوای دەنگەکە، پاشا چێشتلێنەرێکی بینی کە خۆشبەختی لە ڕوخساریدا شەوقیەدایەوە. پاشا زۆر سەری سوڕما، وتی، بۆچی ئەوەندە شاد و خۆشحاڵی؟ ئەویش وەڵامی دایەوە، گەورەم، من تەنیا چێشتلێنەرێکم، لە هەوڵدام تا ژن و مناڵەکانم شاد بکەم. زنجێکمان دابین کردووە و خۆراک و پۆشاکی پێویستمان هەیە، هەر بۆیە من ڕازی و خۆشحاڵم. پاشا دوای بیستنی قسەکانی چێشتلێنەر، لەگەڵ سەرۆکوەزیر لەم بارەیەوە قسەی کرد و ئەو بە پاشای وت، گەورەم، ئەم چێشتلێنەرە هێشتا نەبووەتە ئەندامی گرووپی نەوەد و نۆ، ئەگەر ئەو نەیەتە ڕیزی ئەم گرووپەوە نیشانەی ئەوەیە کە پیاوێکی گەشبینە. پاشا بە سەرسوڕمانە وتی گرووپی نەوەد و نۆ چییە؟ سەرۆکوەزیران وەڵامی دایەوە ئەگەر دەتانەوێ بزان گرووپی نەوەد و نۆ چییە دەبێ چەند ئیشێک بکەن. تورەکەیەک بە نەوەد و نۆ سکەی زێڕەوە لە بەردەرگای ماڵی چێشتلێنەرەکەدا دابنێن، زۆر ناخایەنێ تێیگەن کە گرووپی نەوەد و نۆ چییە. پاشا بەپێی قسەکانی سەرۆکوەزیران فەرمانی دا کە تورەکەیەک بە نەوەد و نۆ سکەی زێڕەوە لە پێشدەرگای ماڵی چێشتلێنەر دابنرێ. چێشتلێنەر دوای تەواوکردنی کارەکانی گەڕایەوە و لە پێش دەرگاکە تورەکەکەی بینی، بە سەرسوڕمانەوە تورەکەکەی بردە ژوورەوە و کردیەوە، بە بینینی سکەکان سەرەتا تووشی سەرسوڕمان هات و دواتر لە خۆشیا دەست و پێی خۆی ون کرد. چێشتلێنەر پێی وابوو هەڵەیەک ڕوویداوە. چەندین جار زێڕەکانی ژمارد نەوەد و نۆ سکە بوو، سەری سوڕما کە بۆچی تەنها نەوەد و نۆ سکەیە و سەد سکە نییە؟ بیری لە یەک سکەی دیکە دەکردەوە داخۆ لە کوێدا بێت، دەستی بە گەڕان کرد بە دوای سەدەمین سکەدا، هەموو کون و قوژبنێکی پشکنی بەڵام شەکەت و ماندوو و نائومێد کۆتایی بەم کارە هێنا. چێژلێنەر تووشی دڵشکاوی هات و بڕیاریدا لە سبەی بەدوا کاری زیاتر بکا بۆ ئەوەی سکەیەکی زێڕی دیکە بەدەست بێنێ و سامانی خۆی بگەیەنێتە سەد سکەی زێڕ. تا درەنگانێک کاری کرد. هەر بۆ بەیانی ڕۆژی دواتر درەنگتر لە خەو هەستا و ڕەخنەی لە خێزانەکەی گرت کە بۆچی خەبەری نەکردووەتەوە. چێژلێنەر ئیدی نەوەک ڕابردوو گۆرانی دەوت و نەخۆشحاڵ بوو. تەنیا لە بیری کارکردندا بوو. پاشان نەیەزانی کە بۆچی ئەم یەک سکەیە چێژ لێنەری گرفتار کردووە هەر بۆیە هۆکارەکەی لە سەرۆک وەزیران پرسی، سەرۆک وەزیران لە وەڵام دا وتی، گەورەم ئێستای تر ئەم چێژ لێنەرە بە فەرمی بووە بە ئەندامی گرووپی نەوەد و نۆ، ئەندامانی گرووپی نەوەد و نۆ ئەم جۆرە کەسانەن، ئەوان زۆریان هەیە بەڵام ڕازی نین تا ئەو جێگای کە بتوان کار دەکەن بۆ ئەوەی زیاتریان هەبێ، ئەوان دەیانەوێ هەرچی زووتر سەدەمین سکەش بە دەست بێنن ئەمەیە هۆکاری سەرەکی نیگەرانی و ناڕەحەتی ئەوان، ئەوان بەم هۆیەوە شادی و خۆشحاڵی خۆیان ون دەکەن. هەر بۆیە پێیان دەڵێن ئەندامانی گروپی نەوەد و نۆ. بەڕێزانم قەیمڕی بەرنامی لە ژین بە پایان گەیشت سپاس بە هاوڕێتیتان سپاس بۆ کاک تاریق لە ژووری کۆنترۆڵ تا بەرنامەیەکی نوێ خواتان لەگەڵ.